واللە اشد باسا و اشد تنکیلا. تۆ لە ڕێگای خودا و ئایینی خودادا بجنگە و جیهاد بکە تۆ لە کاری خۆت نەبێ بەرپرس نیت ئەوەی لەسەرتە نەفسی خۆتە بۆ خەڵکی تر تەنها تەبلیغت لەسەرە هانی موسڵمانەکان بدە لە ڕێگەی خودادا بجەنگن هەرکەس تکایە بۆ جێ بەجێ کردنی کارێکی حەڵاڵ و بۆ قازانجی برای موسڵمانی بکا ئەوە پاداشی چاکی لەو تکایە دەس ئەکەوێ و لە خێرەکەیا هاوبەش ئەبێ هەروەها هەرکەس تکایە بۆ جێ بەجێ کردنی کارێکی حەرام و ناڕەوا و کردنی ناحەق بە حەق بکا ئەوە لە گوناهەکەدا و لە سزای ئەو تاوانەدا هاوبەشە خودا دەستی بەسەر هەموو شتێکدا ئەڕوات ئەگەر سەلامتان لێکرا ئێوەش بە سەلامێکی جوانتر وەڵام بدەنەوە یا هەر هیچ نەبێ وەک ئەو وەڵام بدەنەوە بۆ نموونە ئەگەر یەکێک سەلامی لێ کردیت و وتی السلام علیک تۆ لە وەڵامیا بڵێ وعلیک السلام ورحمە اللە ئەگەر وتی السلام علیک ورحمە اللە تۆ بڵێ وعلیک السلام ورحمە اللە وبرکاته خۆ ئەگەر واش نەکەیت ئەوا بەقەدەر سەلامەکەی ئەو وەڵام بدەرەوە ئەوە بۆچی لە حاڵی و منافقانەدا کە لە مەدینە دەرچوون بۆ بادیە و گەیشتنە کافرەکان ئێوە بوون بە دوو تاقم تاقمێکتان بە کافریان ئەزانن و تاقمێکی ترتان بە کافریان دانانێن خودا ئەوانەی سەرەوژێر کردۆتەوە بەرەو دۆزەخ بەهۆی کردەوەی خراپیانەوە تازە ئێوە ئەتانەوێ هیدایەتی کەسێ بدەن کە خودا گومڕای کردووە هەرکەس خودا گومڕای بکات تۆ هیچ چارەیەکی بۆ نادۆزیتەوە کافرەکان حەزەکەن ئێوەش وەک ئەوان کافر بن و وەک یەکتان لێبێ هەرگیز دۆست و برادەر لەمانە ڕامەگرن و دۆستایەتیان لەگەڵ مەکەن تا دڵنیا ئەبن لەوەی کە ئیمانیان هەیە و کۆچیان لە پێناوی ڕەزای خودا و پێغەمبەری خودا دایە جا ئەگەر سەرپێچیان کرد ئەوا بەدیل بیان گرن و لە هەر کوێ بەردەستتان کەوتن بیان کوژن و هەرگیز بە دۆست و یارمەتیدەر و پشتگیریان حساب مەکەن هەندێکی تر ئەبینن ئەیانەوێ ئەمین بن لە ئێوە و ئەمینیش بن لە کۆمەڵەکەی خۆیان هەر کاتێ بانگ بکرێن بۆ فیتنە هەڵگیرساندن و ئاژاوەنانەوە دژی موسڵمانان چاکتر تێهەڵەچنەوە و خراپتر تێیدا هەڵدەسوڕێن جا ئەگەر ئەمانە واز لە دوژمنایەتی ئێوە نەهێن و کەنار نەگرن و داوای ئەمانتان لێ نەکەن و دەستبەردار نەبن لە زیاندان لە ئێوە ئەوا بیانگرن و بیانکوژن لە هەر شوێنێ دەستتان بڕوا بەسەریاندا بۆ هیچ خاوەن ئیمانێ ڕەوا نیە موسڵمانێ بکوژێ بە هەڵە و لە دەست دەرچوون نەبێ جا ئەگەر موسڵمانێ بە هەڵە موسڵمانێکی تر بکوژێ ئەوە پێویستە لە سەری لە کەفارەتی ئەو کوشتنەدا بەندەیەکی موسڵمان ئازاد بکات هەروەها خوێنبایی کوژراوەکەش کە سەد وشترە بە میراتبەرەکانی بدات سا مەگەر لەو خوێنباییە خۆش ببن و پێی ببەخشن خۆ ئەگەر کوژراوەکە لە قەومێ بوو کە دوژمن بە ئێوە بوون بەڵام موسڵمان بوو ئەوە لە کەفارەتیدا واجبە بەندەیەکی موسڵمان ئازاد بکرێ وە ئەگەر کوژراوەکە لە قەومێ بوو کە لە بەینی ئێوە و ئەواندا پەیمان هەبوو ئەوە پێویستە خوێن باییەکەی بە میراتبەرەکانی بدرێ و بەندەیەکی موسوڵمانیش ئازاد بکرێ جا ئەگەر دەستی نەئەڕۆیشت بەندەیەکی موسوڵمان ئازاد بکات واجبە دوو مانگ دوابەدوای یەک بەڕۆژوو بێ ئەمە لای خوداوە کراوە بەهۆی تەوبەی ئەو پیاوکوژە خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن ئەی خاوەن ئیمانەکان! کاتێ چوون بۆ سەفەری جیهاد لە ڕێگەی خودادا زۆر چاک ورد ببنەوە لە ئەحواڵی خەڵک تا کافر و موسڵمان لە یەک جیا بکەنەوە پەلە مەکەن و مەڵێن بەو کەسەی سەلامتان لێ ئەکا تۆ موسڵمان نیت و لەبەر پاراستنی گیانی خۆت سەلامەکەیت پەلە مەکەن لە کوشتنیدا بۆ تاڵان و سامانی دونیا لای خودا سامان و دەوڵەتی زۆر هەیە، ئێوەش لەمەو پێش وا بوون و بۆ پاراستنی سەر و ماڵتان کەلیمەی شەهادەتتان بەدەما هات، لە پاشان خودا لوتفی لەگەڵ کردن و لەسەر ئیمان و ئیسلام دایمەزراندن و جێگیری کردن، کەواتە لە دەست وەشاندندا پەلە مەکەن، با هەموو شتتان لێ ڕوون بێتەوە، خودا لە کردەوەتان ئاگەدارە و هیچی لێون نابێ. ئەوانە کە بە سەر و ماڵ لە ڕێگای خودادا جیهادەکەن خودا فەزڵی داون بەسەر ئەو دانیشتوانەدا کە عوزریان نیە و جیهاد ناکەن جیهادکاران پایی بەرز و باڵایان هەیە خودا بەڵێنی بە هەموو موسڵمانان داوە کە پاداشی چاکیان بداتەوە بەڵام جیهادکارانی فەزڵ داوە بەسەر دانیشتواندا و پایە و پاداشتی گەورەی بۆ داناون ئەوانەی مەلائیکە گیانیان ئەکێشێ و لە دونیادا ستەمیان لە خۆیان کردووە و کۆچیان نەکردووە لە پێناوی یارمەتی دانی پێغەمبەر و ئایینی پیرۆزی ئیسلامدا مەلائیکەکان پێیان ئەڵێن لە کوێ بوون هەڵوێستان سەبارەت بە دین و بە یارمەتی دانی پێغەمبەر چۆن بوو بۆ هیچتان نەکرد ئەوانیش لە وەڵامدا ئەڵێن ئێمە کۆمەڵێکی بێ هێز و ژێردەستە بووین و هیچمان پێ ناکرا ان اللە اعد للکافرین عذابا مهینا کاتێ تۆ ئەی پێغەمبەر لەناو سوپادا بووی و ویستت نوێژیان بە جەماعەت لەگەڵ بکەیت ئەوە پێویستە سوپاکە ببنە دوو تاقم جا با تاقمێکیان لەگەڵت نوێژ بکەن و ڕاوەستن لەگەڵت با ئەوانەی لەگەڵتن چەکەکانیان لەگەڵ خۆیان هەڵگرن بۆ قایمەکاری، ئەنجا کە ئەم تاقمە سوژدەیان برد لەگەڵت با ئەوانە کە نوێژ ناکەن لە دواوە پاستان بکەن، جا ئەو تاقمەی کە تا ئەو وەختە پاسیان کردووە با بێن و نوێژت لەگەڵ بکەن، با ئیحتیات بکەن و چەکەکانیان هەڵگرن لەگەڵ خۆیان، کافرەکان زۆریان پێ خۆشە ئێوە بێ ئاگا بن لە چەک و شتومەکەکانتان تا بە گورجی ڕووتان تێ بکەن و هێرش بەرنە سەرتان و زیانتان لێ بدەن و پەرێشانتان بکەن. بەڵام ئەگەر نەخۆش بوون یا باران و تەڕوتوشی بوو ئەوە قەیناکە هەڵی نەگرن بەڵام ئاگەدارو وریا بن خوای گەورە سزایەکی ئابڕو بەری بۆ کافرەکان ئامادە کردووە جارێکیان پێغەمبەر صلی اللە علیه وسلم و هاوڕێکانی لە بطن نخلە لە جەنگا بوون دژی کافرەکان دوو جار ئیمامەتی کرد بۆ موسڵمانان واتە تاقمی یەکەم نوێژەکەیان بە تەواوی لەگەڵ پێغەمبەر کرد کە لێبوونەوە و چوون بۆ ڕووبەڕووی دوژمن تاقمەکەی تر هاتن و حەزرەت، صلی اللە علیه وسلم، ئیمامەتی بۆ ئەمانیش کرد و ڕۆشتن بۆ ڕووبەڕووی دوژمن، هەروەها جارێکی تریش لە غەزای ذات الرقاعدا لە نوێژێکی دوو ڕکاتیدا بەم جۆرەی خوارەوە نوێژی بۆ کردن. ڕکاتێکی بە کۆمەڵی یەکەم کرد، کە ڕاست بوویەوە بۆ ڕکاتی دووهەم ئەوان ڕکاتەکەی تریان بە تەنها کرد و سەلامیان دایەوە و ڕۆشتن بۆ ڕووبەڕووی دوژمن، پێغەمبەر صلی اللە علیه وسلم بە ڕاوەستانەوە چاوەڕوانی کۆمەڵی دووهەمی کرد کە هاتن ڕکاتێکی بەوانیش کرد و سەلامی نەدایەوە بەڵکو چاوەڕوانی کردن تا ئەوانیش ڕکاتەکەی تریان کرد ئینجا سەلامی پێدانەوە فإذا قضيتم الصلاة فاذكروا الله قياما وقعودا وعلى جنوبكم کە لەو نوێژە بوونەوە لە یادی خودا غافڵ مەبن و هەمیشە ناوی بهێنن لە حاڵی وەستاندا کە ڕووبەڕووی دوژمنن و شەڕە شیرەکەن و لە کاتێکدا کە دانیشتوون و تیرە هاوێن و لە کاتێکدا کە پاڵ کەوتوون و بریندارن. ئەنجا کە بێترس بوون و دڵنیا بوون نوێژەکانتان بە هەموو شەرتەکانیانەوە بە تەواوی جێبەجێ بکەن هەر یەک لە کاتی خۆیدا، بێگومان نوێژ لەسەر ئەهلی ئیمان فەرزێکە و کاتی تایبەتی بۆ دانراوە و پێویستە بکرێ. وکان اللە علیما حکیما. سست مەبن لە کەوتنە دوای دوژمن و بەگژاچوونیان، ئەگەر ئێوە ئازارتان پێ ئەگات ئەوانیش وەک ئێوە ئازاریان پێ گات، زیاد لەوەش ئێوە بەتەمای لوتف و سەرکەوتنن لەلایەن خوداوە و ئەوان ئەو هیوایەیشیان نییە و لە ڕێی شەیتاندا ئەجەنگن، خودا زانایە و لە هەموو کارەکانیدا خاوەن حیکمەتە. ولا تكن للخائنين خصيما بێگومان ئێمە بۆیە قورئانمان بۆ ناردووی تا بەو جۆرەی خودا پیشانی داوی ئاوەها لەناو خەڵکا دادوەری بکەیت و گیروگرفتیان چار بکەیت هەرگیز نابێ لەبەر خاتری خائینان و بۆ یارمەتیدانیان دژی هاودەعوایان بیت بۆ ڕوونکردنەوەی زیاتر ئەگێڕنەوە طعمەی ئوبەیریق لە خێڵی بەنی طەفەر زرێکراسێکی لە قەتادەی کوڕی نەعمانی دراوسێی دزیبوو لای زەیدی کوڕی سەمینی جوولەکە داینابوو گومان کەوتە سەر طعمە کە داوایان لێکرد ئینکاری کرد و سوێنی خوار کە ئاگای لێ نییە و ئەونەی دزیوە وا ڕێککەوتبوو ئەو تورەکەی زرێکراسەکەی تیا هەڵگیرابوو ئاردیشی تیا بووبوو لەبەرئەوە زرێکە ئارداوی بوو بوو لە رێدا ئاردی لێ وەری بوو خەڵکەکە شوێنی ئاردەکەیان هەڵگرت تا بردنیە دەرگای ماڵی زەیدی کوڕی سەمین و کراس لای زەید بوو بەڵام وتی طعمە دایناوە لام ئیتر دزیەکە ئاشکرا بوو ماوەی ئینکار کردن و پاساودانی نەما لەبەرئەوە کەس و کاری طعمە رۆشتنە خزمەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم و تکایان لێ کرد ئەو لەباتی طعمە موجادەلە لەگەڵ کابرای زرێ دزراو بکات ئەگینا ئابڕویانەچێ داوای لێخۆشبوونیش بکە لە خودا ئەگەر نیازێکی وات هاتووە بە دڵدا، خودا زۆر گوناه بەخش و میهرەبانە بە تایبەتی لەگەڵ ئەو کەسەی لێی بپاڕێتەوە و داوای لێخۆشبوونی لێ بکات. ولا تجادل عن الذین یختانون انفسهم ان اللە لا یحب من کان خوانا اثیما جیدال مەکە و دیفاع لەو کەسانە مەکە کە خیانەت لەگەڵ نەفسی خۆیان ئەکەن خودای گەورە ئەوەی خۆش ناوێ کە واز لە خیانەت نەهێنێ و زیادەڕەوی بکا لە خیانەتدا و بەجۆرێ خۆی پێوە خەریک کردبێ لێی دەرنەچێ شەرمەکەن لە خەڵک و خۆیان نەشارنەوە لێیان، کەچی لە خودای گەورە و ئافەریدگار شەرم ناکەن کە خودا لەگەڵیاندایە و ئاگای لێیانە چۆن ڕاوێژ و تەدبیرەکەن بۆ بێتاوانکردنی گوناهبار و تاوانبارکردنی بێ گوناه و شایەتی درۆ دان کە خودا هەرگیز بەم جۆرە قسە و ڕاوێژانە ڕازی نابێ خودا ئاگەدارە و دەوران دەوری کار و کردەوەی داون و هیچی لێ ون نابێ. هەر کەس کارێکی خراپ بکا کە زیان بە خەڵک بگەیەنێ یاخۆ کارێکی بەدی وەها بکا ببێتە هۆی ستەم بۆ خۆی و لە پاشاندا لە خودای خۆی بپاڕێتەوە و تکای لێخۆشبوونی لێ بکات و پەشیمان ببێتەوە لەو خراپە و ستەمە کە لە خۆی یا لە خەڵکی کردووە ئەوا بۆی ڕوون ئەبێتەوە کە لە قاپی خوایەکی گوناهپۆش و خالقێکی میهرەبانا ڕاوەستاوە و بە ناهومێدی ناگەڕێتەوە. وکان فضل اللە علیک عظیما. ئەگەر فەزڵ و ڕەحمەتی خودا نەبوایە لەسەرت تاقمێ لە خێڵی بەنی تەفەر ئەیانویست لە ڕێ لات بدەن و بە زاهیری کار حوکم بدەیت بەڵام خودا بە وەحی ئاگەداری کردیت و ڕێگای ڕاستی پیشان دایت و هەوڵەکەی ئەوان هیچ کاری تێ نەکردیت ئەوانە هەر خۆیان گومڕاهەکەن و مادام خودا ئەتپارێزێ ناتوانن زیانت پێ بگەیەنن زۆر لە چپە و قسە پەنامەکیەکانیان بێ خێرە و هیچی تێدا بەستە نیە چپەیە کە باسی ئەمر بە چاکە و پیاوەتی کردن و ناو بەین چاک کردن و ئاشت کردنەوەی خەڵک بکا چپەی وەها جوان و ڕەوایە و هەر کەس کاری وا باش بکات لە پێناوی دەست کەوتنی ڕەزامەندی خودادا ئەوە پاداشتیکی گەورەی ئەدەینێ وساءت مصیرا. ئەوەی بێ گوێیی پێغەمبەری خودا بکا پاش ئەوەی ڕێگای ڕاستی بۆ دەرکەوت و موعجیزەی بینی و بە پێچەوانەی فەرمانی ئەو بجوڵێتەوە و غەیری ڕێگای موسڵمانان بگرێتە بەر لە باوەڕ و لە کرداردا ئەیخەینە شوێن ئەو ڕێگایەی گرتویەتیە بەر و ئەیخەینە دۆزەخ کە بەدترین شوێن و سەرەنجامە هەروەها وتی، ئەم بەشە بەندانەت لە ڕی ڕاست لادەم و بە ئارەزووی هیچ و پووچ ئەیانخەڵەتێنم، کە گوایە تەمەنیان درێژە بێ و ئیتر زیندوو کردنەوە و حیساب و کیتاب نابێ و تۆڵەیان لێ ناسەنرێ، ئەمریان پێ ئەکەم کە گوێی مەڕ و ماڵاتیان بقڵیشێنن بۆ حەرام کردنی ئەوەی خودا حەڵاڵی کردووە. فەرمانیان پێدەم ئەم شێوانە بگۆڕن کە خودا دروستی کردوون وەک چاو هەڵکۆڵینی نێرە وشتری گەورە و خەساندنی عەبد و پەرستنی خۆر و مانگ و لادان لە فیتڕەتی پاکی ئیسلام بێگومان ئەوەی شەیتان بکاتە دۆست و یاریدەدەری خۆی و واز لە پەرستنی خودا بهێنێ زیانێکی ئێجگار گەورە و ئاشکرا ئەکات چوونە بەهەشت و بەختیاری لە ڕۆژی قیامەتدا نە بە ئارەزووی ئێوەیە و نە بە ئارەزووی گاور و جوولەکەکانە و نە بە قسە و گەزافی موشریکەکانە، گاور و جوولەکە ئەڵێن ئێمە نەبێ کەس ناچێتە بەهەشت، کافرەکانیش ئەڵێن هەر لە بنەڕەتا نە بەهەشت هەیە و نە دۆزەخ، نەخەیر بە قسەی کەس نییە، بەڵکو هەر کەس خراپە بکات لێی ئەپرسرێتەوە و تۆڵەی لێ ئەسەنرێ و بێجگە خودا نە کەس هەیە پشتی پێ ببەستێ و نە کەس هەیە یارمەتی بدات. کێ لە بابەت ئایینەوە لەو کەسە باشترە کە ڕووی کردبێتە خودا و ملکەچی فەرمانی بێت و چاکەکەر و پیاو چاک بێت و پەیڕەوی ئایینی ئیبڕاهیمی کردبێ کە خودا بە یەکزانین و تەرکی بتپەرستییە خودا ئیبڕاهیمی کردۆتە دۆست و خۆشەویستی خۆی و هەر کەس دوای ئایینی ئەو بکەوێ هەرگیز زیان ناکات چونکە ڕێگەی دۆستانی خودای گرتۆتە بەر. هەرچی لە ئەرز و ئاسمان دایە هەمووی موڵکی خودایە و توان و دەسەڵاتی خودا هەموو شتێکی گرتۆتەوە و هیچ شتێ لە دائیرەی توانایی ئەو دەرناچێ و هیچی لێ ون نابێ. وَیَستَفْتُونَکَ فِی النِّسَاء، دەربارەی میرات بردنی ئافرەت لێتەپرسن و داوای حوکمی شەریعەتی ئیسلامەکەن کە یەکێ بمردایە بەشی ئافرەتیان لە میراتەکەی نەئەدا تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ خودا پیشانتان ئەدات و قورئان حوکمی شەریعەتتان بۆ ڕوونەکاتەوە دەربارەی میرات وەرگرتنی ئەو ئافرەتە هەتیوانە کە هیچ میراتتان نەئەدانێ و ئەگەر جوان بوونایە خۆتان مارەتانەکردن و بەشە میراتەکەیانتان ئەخوارد خۆ ئەگەر بەدڵتان نەبوونایە نە خۆتان مارەتان ئەکردن و نە ئەتاندان بە شوو و تەماعیشتان ئەکردە بەشەکانیان، هەروەها حوکمی شەریعەتتان بۆ ڕوونەکاتەوە دەربارەی میرات بردنی مناڵە بێ دەسەڵاتەکان و مەحروم نەکردنیان، ئەبێ لەگەڵ هەتیودا بە عەدالەت بجوڵێنەوە و جوامێرانە هەڵسوکەوتیان لەگەڵ بکەن تا پێگەن، بێگومان چاکە و پیاوەتی لای خودای گەورە ون نابێ و هەر چاکەیەکەکەن خودا ئاگای لێیەتی و پێیەزانێ. ئەگەر ژنێ لە هەڵسوکەوتی مێردەکەیەوە چاوەڕوانی ئەوەی ئەکرد کە خراپ لەگەڵیا بجوڵێتەوە و ئەترسا لەوەی مافە شەرعیەکانی جێبەجێ نەکات یا پشتی تێبکات و لە مافی خۆی کەمتر لەگەڵیا بێ قەیناکا لەناو خۆیانا ڕێکبکەون و هەردوولایەن بەپێی پێویست نەختێ تەنازول بۆ ئەویتریان بکەن بێگومان رێکەوتن و ئاشتی باشە نەک تێکچوون و ئاژاوە و لەیەکجیابوونەوە، ئەم جۆرە ناکۆکیانە رووئەدەن چونکە رژدی بەشێکە لە خووی نەفسی ئادەمیزاد بۆیە ژنەکە خۆی پێ راناگیرێ و پێی ناخۆشە مێردەکەی پشتی تێبکات و لوتەلا بێ لێی هەروەها مێردەکەش ناتوانێ بەسەر نەفسی خۆیا زاڵ ببێ و مافی ژنەکەی بەتەواوی بەجێ بێنێ ئێوە هەرگیز ناتوانن بە تەواوی عەدالەت لە بەینی ژنەکانتانا بکەن و بێ کەم و زیاد لە دڵ و دەرەوە یەکسان بن لەگەڵیان با زۆریش ئەم عەدالەتەتان مەبەست بێ و بتانەوێ بیکەن بەڵام هەتا ئەتوانن لە عەدالەت لا مەدەن و ژنەکانتان وەک موعەلەقە مەهێڵنەوە کە نە ژنێکی خاوەن مێرد و حاڵ و ماڵ بن و نە ژنێکی تەڵاق دراو بن بتوانن بۆ خۆیان شوو بکەن وکان اللە واسعا حکیما. ئەگەر پێکەوە نەتانکراو بە تەڵاق لەیەک جیابوونەوە ئەوە کەستان پەکی ناکەوێ و خودا گەورەیە و لە ڕۆزی فراوانی خۆی ئەوەندەتان ئەداتێ کە موحتاج یەکتر نەبن میهرەبانی و کەرەمی خودا فراوانە و کارەکانی پڕ لە حیکمەتن. هەرچی لە زەوی و ئاسمانەکاندایە هەمووی موڵکی خودایە و هەموو موحتاجی ئەون. ئێمە ئامۆژگاری ئەوانەمان کردووە کە لەلایەن خوداوە پێش زەمانی ئێوە بەهۆی پێغەمبەرانەوە کتێبیان بۆ نێرراوە، هەروەها ئامۆژگاری ئێوەشمان کرد کە لە خودا بترسن، چونکە ئەگەر کافر بن خودا موحتاجی ئیمانی ئێوە نییە و خۆتان زەرەرەکەن. هەرچی لە زەوی و ئاسمانەکاندا هەیە هەموو موڵکی خودایە. وکان اللە علی ذلک قدیرا. ئەی خێڵی بنی ئادەم، خودا ئەگەر بیەوێ ئێوە بە تەواوی لەناوە بات و مەخلوقێکی غەیری بنی ئادەم دروست کات، یا ئەی قەوم، ئەی کۆمەڵە خەڵکەکە لە خۆتان بایی مەبن، خودا ئەگەر بیەوێ ئەتان فەوتێنێ و شوێنەوارتان کوێرە کاتەوە و کۆمەڵێکی تر دێنێتە ڕووی کار، خودا توانایی ئەمەی هەیە و زۆر لای ئاسانە. ئەوەی تەنها پاداشی دونیای ئەوێ وەک ئەوانەی بۆ تاڵانی و ماڵی دونیا جیهادەکەن بۆچی داوای پاداشی دونیا و قیامەت ناکا یان داوای چاکترەکەیان ناکات کە پاداشتی قیامەتە خودا پاداشی دونیا و قیامەتی لایە و خودا شنەوا و بینایە و ئاگای لە هەموو کاروبارتان هەیە. ئەی خاوەن ئیمانەکان هەمیشە لەگەڵ دادپەروەری و حەقدا بن، شایەتی بە جۆرێ بدەن خودا پێی ڕازی بێ، واتە حەق نەکات بە ناحەق و ناحەق نەکات بە حەق، شایەتی ڕاز بدەن با لەسەر خۆتان و باوک و دایکتان و خوێشە زۆر نزیکەکانیشتان بێ، واتە لەبەر خزمایەتی و برادەری چاو لە حەق مەپۆشن، ئەگەر شایەتی بۆ دراو یان شایەتی لەسەر دراو دەوڵەمەند بێ یا هەژار، خودا مەسڵەحەتیان باش ئەزانێ و چاکتر سەرپەرشتیان ئەکات. حوکمی شەرع و بەڕاستی شایەتی بۆ دان و شایەتی لەسەر دانیان قازانجی ئەوانە نە کەسیان حەقی ئەفەوتێ و نە کەسیان گوناهبارە بێ مەکەونە دوای ئارەزوی نەفس تا لە حەق لابدەن خۆ ئەگەر لە شایەتیدا زوبانتان گۆڕی و حەق و ڕاستیتان کرد بە ژێرەوە یان بە تەواوی گوێی خۆتان لێ کەڕ کرد و شایەتیتان تیا نەدا ئەوا زیان لە خۆتان ئەدەن خودا ئاگای لە هەموو کردەوەتان هەیە و هیچی لێ ناشاررێتەوە رسله واليوم الآخر فقد ضل ضلالا بعیدا ئەی موسڵمانەکان یا ئەی مونافقەکان یا ئەی ئیماندارە کیتابیەکان ئیمان بێنن بە دڵ و زوبان و بەڕاستی بە خودا و بە پێغەمبەری خودا و بەو قورئانەی بۆی ناردووە و بەو کتێبەی کە خودا پێش محمد ناردویەتی و لەسەر ئەم ئیمانە بەردەوام بن بێگومان هەرکەس ئیمانی بە خودا نەبێ یان ئیمانی بە مەلائیکەی خودا نەبێ یا ئیمانی بە پێغەمبەرانی خودا یان بە ڕۆژی قیامەت نەبێ ئیتر ئیمانی بە هەموو ئەمانە نەبێ یا خۆ بە یەکێکیان ئەوە ئەو کەسە زۆر زۆر گومڕاه بووە و زۆر لە حەق دوور کەوتۆتەوە ئەو منافیقانەی خۆیان وا پیشانەدا کە موسڵمان بوون و لە پاشاندا بە ئاشکرا لە ئیسلام هەڵگەڕانەوە و جاریک تر هاتنەوە و خۆیان وا پیشاندا کە بە تەواوی موسڵمان بوون کەچی دووبارە هەڵگەڕانەوە و لە جاران گەرمتر دەستیان دایەوە ئاژاوە و پیلان دژی ئیسلام و دژی پێغەمبەر یان مەبەست هەموو منافیقێکی سەردەمی پێغەمبەرە صلی اللە علیه وسلم کە کار و پیشەیان لە ئیسلام لادان بووە ئەوانە خودا لێیان خۆش نابێ و نایانخاتە سەر ڕێگای ڕاست. ئەوانەی کە کافرەکان ئەکەنە دۆستی خۆیان و پشت لە موسڵمانەکان ئەکەن ئایا وا ئەزانن کە بەو دۆستایەتیە گەورەیی و دەسەڵات پەیدا ئەکەن نەخەیر گەورەیی و سەربەرزی هەمووی هی خودایە و بەوە دەستەکەوێ کە ئینسان دۆستی لەگەڵ دۆستانی خودا بکا خودا لە قورئاندا بەیانی کردووە بۆتان ئەگەر بیستتان لە مەجلیسێکا ئینکاری قورئان ئەکرێ و گاڵتەی پێ ئەکرێ لەگەڵیان دامەنیشن تا ئەو باسە ئەگۆڕن و ئەچنە سەر باسیکی تر ئەگەر دانیشتن و گوێتان لێ گرتن ئەوا ئێوەش وەک ئەوان ئەبن خودا کافرەکان و مونافیقەکان کە لەگەڵیان دائەنیشن و گوێ لە قسەیان ئەگرن لە ڕۆژی قیامەتدا پێکەوە موحاکەمە ئەکات و لە ناخی دۆزەخا کۆیان ئەکاتەوە ئەو مونافیقانەی چاوەڕوانی ئەوە ئەکەن کارێ ڕووبدا جەنگێ لە بەینی ئێوە و کافرەکانا بقەومێ، جا ئەگەر خودای گەورە ئێوەی سەرخست و کافرەکانی شکاند ئەوا دێنە پێشەوە و ئەڵێن، ئەی ئێمە لەگەڵتان نەبووین و لە ناو جەنگکەرەکانا نەبووین، ئەمەش بۆ ئەوەی لە دەسکەوتی موسوڵمانەکان شتیکیان بەرکەوێ، خۆ ئەگەر کافرەکان شتیکیان لە مەعرەکەکە دەسکەوت ئەڕۆنە پێشەوە و پێیان ئەڵێن، ئەی ئەوە نەبوو ئێمە بەسەرتانا زاڵ بووین کەچی لەگەڵ ئەوەش دەستمان لێ نەدان و نەمان هێشت موسڵمانەکان بتان کوژن و ترساندمانن و فێڵمان لێ کردن تا ئێوە تووشی زیان نەبن ئەمانە خودای ئاگەدار لە ڕۆژی قیامەتدا موحاکەمەیان ئەکات و تۆڵەیان لێ ئەکاتەوە خودا هەرگیز دەلیل نادا بە کافرەکان دژی موسڵمانەکان ئەو کارەی مونافیقەکانەی کەن کە بە دیمەن خۆیان بە موسڵمان پیشان ئەدەن و لە دڵەوە کافرن و پێغەمبەریش بە پێی زاهیر وەک موسڵمان موعامەلەیان لەگەڵ ئەکات وەکو ئەوەیە کە گوایە فێڵ لە خودا بکەن نەخەیر فێڵ لە خودا ناکرێ خودا ئاگەدارە ئەنجامی ئەم کارەیان خۆیان ئەگرێتەوە و خودا زاڵە بێ بەسەر ئەواندا. ئەم مونافقانە دوو دڵ و ڕاڕان نە ئەوەتە بەتەواوی بێنە لای موسڵمانەکان و نە ئەوەتە بە ئێجگاری بڕۆنە پاڵ کافرەکانی برادەریان بەڵێ کەسێ بەهۆی تاوانباری و دڵڕەشی خۆیەوە خودا سەری لێ بشێوێنێ هەرگیز ڕێگای ڕاستی خۆی نادۆزێتەوە و هەر سەرگەردانەبێ ئەوانە نەبێ کە واز لە مونافیقی ئەهێنن و ئەو خراپانەی لەگەڵ موسڵمانان کردویانە چاکی ئەکەن و واز لە ئازاردانیان ئەهێنن و دەست بە دینی خوداوە ئەگرن و بڕوایان پێی ئەبێ و تەنها بۆ ڕەزامەندی خودا عیبادەت ئەکەن نەک بۆ ڕیا ئەوانە لە زومرەی موسڵمانانن لە دونیا و قیامەتدا خودا لە ڕۆژی دواییدا پاداشتێکی گەورە بە موسڵمانان ئەدات وکان اللە سمیعا علیما خودا پێی خۆش نیە بە ئاشکرا و بە دەنگی بەرز باسی خراپەی خەڵک بکرێ بۆ کەسێ نەبێ ستەمی لێ کرابێ ئەو بۆی ڕەوایە بە دەنگی بەرز و بە ئاشکرا باسی ستەمەکەی بکات و خودا لێی ناگرێ خودا سکاڵای ستەم لێکراو ئەبینێ و ئاگای لە ستەمی ستەمکارە ئەگەر تاعەت و چاکەی خۆتان بە ئاشکرا بکەن یا بیشارنەوە یا لە خراپەی یەکێک دەربارەتان چاوپۆشی بکەن خودا زۆر گوناه بەخشە و زۆر بە دەسەڵاتە و پاداشی چاکتان پێ بەخشێ. ان الذین یکفرون باللە ئەوانەی ئیمانیان بە خودا و بە پێغەمبەرانی خودا نییە و بەم جۆرە ئەیانەوێ ئیمان بە خودا و ئیمان بە پێغەمبەران لە یەک جیا بکەنەوە و ئەڵێن باوەڕمان بە هەندێ لە پێغەمبەران هەیە و باوەڕمان بە هەندێکیان نییە و ئەیانەوێ بۆ خۆیان ڕێگایەکی مامناوەندی بگرن، ئولائیک هم الکافرون حقا. وَأَعْتَدْنَا لِلْکَافِرِینَ عَذَابًا مُهِینًا. ئەوانە بە تەواوی کافرن چونکە ئیمان بە خودا جیا ناکرێتەوە لە ئیمان بە پێغەمبەران ئینسان وەختێ ئیمانی بە خودا ئەبێ کە باوەڕ بەو پێغەمبەرانەیش بکا کە ئەو ناردوونی و بەو کتێب و ئاینانەی بەوانە ناردوونی ئەهلی کیتاب داوای ئەوەت لێکەن کتێبێکیان لە ئاسمانەوە بۆ بهێنیتە خوارەوە، ئەمانە لەمە گەورەتریان لە موسا داوا کرد، پێیانەوت خودامان بە ئاشکرا پیشان بدە، جا بەهۆی ئەم ستەم و بێ ئیمانییەیانەوە خودا هەورەتریشقەی دا بەسەریاندا و سووتاندنی، بەوەش وازیان نەهێنا، بەڵکو لەگەڵ ئەوەش کە دەلیل و موعجیزەیان پیشان درا، کە موسا چوو بۆ کێوی طور دەستیان کرد بە پەرستنی گیۆرەکە ئێمە چاوپۆشیمان لەوە کرد و دەسەڵاتی ئاشکرامان دا بە موسا و داوایی لێ کردن لە باتی تەوبە کردن لە پەرستنی گیۆرەکە خۆیان بکوژن. ورفعنا فوقهم الطور بميثاقهم وقلنا لهم ادخلوا الباب سجدا لەبەرئەوەی پەیمانەکەیان قبوڵ نەکرد کە بەپێی تەورات کار بکەن و لێی لانەدەن، ئەو کێوی طورەی لەپاڵیا خانویان کردبوو، وەک سێبەر بەرزمان کردەوە بەڕاسەریانەوە، ئەنجا پەیمانەکەیان قبوڵ کرد. دوایی کە موسا وەفاتی کرد و یوشع کرا بە پێغەمبەریان، پێمان وتن، لە دەرگای بەیتولمەقدیسەوە بە سوژدە بردن بڕۆنە ژوور، جا لەبەرئەوە کە پەیمانیان تێکدا و دەستیان دایە کوفر و بێ ئیمانی بە ئایەتەکانی خودا و لەبەرئەوە کە پێغەمبەرانی وەک زەکەریا و یەحیایان بە ناحەق کوشت و هەروەها لەبەر قسە ناڕەواکانیان کە ئەیان وت دڵمان پڕ و لێوانە لە زانیاری و موحتاجی ئامۆژگاری پێغەمبەران نین کەچی درۆیان ئەکرد هیچیان نەئەزانی و خودا دڵی مۆر کردبوون و کەمێکیان نەبێ لێیان موسڵمان نەبوو بەڵێ لەبەر ئەمە هەمووی خودا غەزەبی لێ گرتن و تۆڵەی لێ کردنەوە. هەروەها خودا لەبەرئەوە غەزەبی لێ گرتن کە درۆیان ئەکرد و ئەیان وت، ئێمە عیسای کوڕی مەریەممان کوشت کە پێغەمبەری خودا بوو، نەخەیر، نەیان کوشت و نەشیان کرد بە دارا، بەڵکو کارەکەیان لێ گۆڕا و سەریان لێ تێکچوو، یەکێکی تر بوو کوژرا کە خودا ڕەنگی عیسای دا بەسەریدا و بەویان زانی و کوشتیان. ئەوانە کە ئیختیلافیان هەیە لە کارەکەدا و هەر یەکێکیان بە جۆرێ باسی ئەکا، گومانێکی تەواویان هەیە و دڵنیا نین و زانیاری ڕاستەقینەیان نییە دەربارەی و دوای گومان کەوتوون و بە یەقین نازانن کوشتوویانە و بە ڕاستی نەیانکوشتووە. بل رفعه اللە الیه. قەسەم بە خودا پێش ئەوەی عیسا وەفات بکات هەموو ئەهلی کیتاب لەم دونیایەدا ئیمانی پێ ئەهێنن ئەنجا وەفات ئەکات لە ڕۆژی قیامەتیشدا ئەبێتە شاهید لەسەر هەموویان لەسەر جولەکەکان کە باوەڕیان پێ نەکردو لەسەر گاورەکانیش کە کردیانە کوڕی خودا. جا بە هۆی ئەو ستەمانەوە کە جولەکەکان کردیان گەلێ خواردەمەنی پاک و پوختمان لێ حەرام کردن کە لەوە پێش حەڵاڵ کرابوون بۆیان، بەڵێ لەبەر ستەم و لەبەر ئەوەی مەنعی خەڵکیان ئەکرد لەوە کە ئیمان بهێنن و بە زۆر ڕێیان لێ گرتن ئەو خواردەمەنیانەمان لێ حەرام کردن. هەروەها لەبەر ئەوەی سودیان ئەخوارد کە حەرام کرابوو لێیان و ماڵی خەڵکیان بەناحەق ئەخوارد بە بەرتیل و ڕێگا ناشەرعیەکانی تر، بێگومان بۆ ئەوانەیان کە کافر بوون و تەوبەیان نەکرد سزایەکی زۆر ئازاردەرمان ئامادە کردووە. لکن الراسخون فی العلم منهم والمومنون یومنون. بەڵام ئەو کیتابیانەی لە زانیاریا دامەزراون و ئیمانیان بە ئاینی ئیسلام هێناوە و موسڵمانانی موهاجرین و ئەنسار کە ئیمانیان هێناوە بەو قورئانەی بۆ تۆ نێرراوە و ئەوانەی نوێژەکەن و زەکاتەدەن و ئیمانیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە ئەوانە پاداشتێکی گەورەیان ئەدەینەوە. ئێمە وەحیمان بۆ تۆ کردووە و قورئانمان بۆ ناردووی تا ڕێوشوێنی ئایین و ڕاستی و چاکە و خراپە بە خەڵک ڕابگەیەنی تا لە دواڕۆژدا کە موحاسەبە ئەکرێن بەهانەیان نەمێنێ و نەڵێن ئێمە چاک و خراپمان نەئەزانی و کەس ئاگەداری نەکردووین هەروەک چۆن بۆ هەمان مەبەست وەحیمان کرد بۆ نوح و بۆ پێغەمبەرەکانی پاش ئەو. وکلم اللە موسی تکلیما. پێغەمبەرانی وەهامان ناردووە بۆ ڕەهبەری خەڵک کە باسمان کردوون بۆت، پێغەمبەرانی وەهایشمان ناردوون کە باسمان نەکردوون بۆت، خودا موسایشی بەوە هەڵاوێردووە کە قسەی لەگەڵ کردووە. ئەم پێغەمبەرانە کە خودای گەورە ناردوونی هەموویان مژدەیان داوە بە خاوەن باوەڕان کە پاداشیان باشە بێ و هەڕەشەشیان کردووە لە بێ باوەڕان و ترساندوونیان بە سزای توند و تیژ لە ڕۆژی قیامەتدا ئەم پێغەمبەرانە بۆیە بەم حاڵەوە نێرران بۆ لای خەڵک تا لە ڕۆژی داددا کە حیساب و کیتابیان لەگەڵ ئەکرێ قسەیان لەسەر خوا نەمێنێ و بەهانەیان ببڕێ و نەڵێن ئێمە لە دونیایا کەس ئاگەداری نەکردووین بەڵام خودای گەورە شایەتی ئەدا بەوە کە قورئانی بۆ ناردوویت و بە زانین و ئاگەداری خۆی ناردوویە بە شێوەیەکی فەسیح و بەلیغ کە کەس نەتوانێ وێنەی بهێنێ و بە جۆرێک کە قازانجی دین و دونیای خەڵکی تێدا بێ و ئایینی ئیسلام دامەزرێنێ مەلائیکەکانیش شایەتی ئەدەن بێگومان خودا بەسە بۆ شایەتی و باشترین شاهیدە. ئەوانەی کە ستەمیان لە خۆیان کردووە بە بێ ئیمانی و ستەمیان لە خەڵکیش کردووە کە ناهیڵن بکەونە سەر ڕێی ڕاست ئەوانە خودا هەرگیز لێیان خۆش نابێ و تا وەها سوور بن لە سەر گومڕایی نایان خاتە سەر ڕێگای ڕاست. إلا طریق جهنم خالدین فیها أبدا. ئەی بەرەی ئادەمیزاد وا بەڕاستی محمدتان بە پێغەمبەری بۆ هات لەلایەن خوداوە و ئاینی ئیسلامی بۆ هێناون ئیمانی پێ بهێنن و پەیڕەوی بکەن خۆ ئەگەر ئیمانی پێ نەهێنن و بە گوێی نەکەن ئەوا خودا موحتاجی ئیمانی ئێوە نیە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە موڵکی خودایە خودای گەورە زانایە و کارەکانی پڕ حیکمەتن. وکفی باللە وکیلا. ئەی ئەهلی کیتاب زیادەڕەوی مەکەن لە دینی خۆتاندا خودای تەنیا بە خودا بزانن و پێغەمبەرەکان بە بەندەی خودا قەرار بدەن بێگومان حەزرەتی مەسیح عیسای کوڕی مەریەم پێغەمبەری خودایە و بەهۆی کەلیمەیەکەوە پەیدا بووە کە تەعبیرەکەی کم فیکونە خودا وتی ببە و بوو ئەو کەلیمەی حەواڵەی مەریەم کرد و ویستی بیکات بە شوێنی کارکردنی ئەو کەلیمەیە عیسا ڕۆحێکە بە ئیرادەی خودا پەیدا بووە دەسا ئیمان بێنن بە خودا و بە پێغەمبەرەکانی و هەرگیز مەڵێن خودا سیانن و دەستبەرداری ئەو قسە ناڕەوایە ببن و ڕووبکەنە خێرێ بۆ خۆتان. بێگومان مەسیح عیسای کوڕی مەریەم لای عار نییە و مل پێچی ناکات لەوەی کە بەندەی خودا بێ، خۆی بە بەندەی خودا ئەزانێ و شانازی پێواکات، هەروەها مەلائیکە پایەبەرزەکانیش خۆیان بە بەندەی خودا ئەزانن، ئەوەی پێی نەنک بێ خودا بپەرستێ و خۆی بە گەورە بزانێ، خودا لە ڕۆژی قیامەتدا هەموویان کۆئەکاتەوە لای خۆی و حیساب و کیتابیان لەگەڵ ئەکات. جا ئەوانەی ئیمانیان هەیە و کردەوەی چاکەکەن خودا بە تەواوی و بێ کەم و کووڕی پاداشتیان ئەداتەوە و لە گەورەیی و دەهەنەیی خۆی زیادەیشیان بۆ ئەخاتە سەر ئەوانەیش کە عاریان لێ دێ خودای گەورە بپەرستن و خۆیان بە گەورە ئەزانن و لە خۆ بایی ئەبن ئەوانە سزایەکی توند و زۆر بە ئازاریان ئەدات و لەوێ کەس فریایان ناکەوێ و بێجگە خودا کەسیان دەست ناکەوێ سەرپەرشتیان بکات و کەسیان دەست ناکەوێ یارمەتیان بدات. ئەوانەی ئیمانیان هەیە و دەستیان بە دینی ئەوەوە گرتووە ئەوانە خودا ئەیانخاتە ناو دەریای ڕەحمەتی بێ پایانی خۆی و پاداشتیان ئەداتەوە و ئەیانخاتە سەر ڕێگای ڕاست لە دونیادا کە ڕێگای لە خوا ترسانە و لە قیامەتیشدا کە ڕێگای بەهەشتە. یەستەفتوونەک قل اللە یفتیکم فی الکلالە. تۆ پێیان بڵێ خودا بەیانی حوکمەکەتان بۆ ئەکات ئەگەر ئینسانێ مرد و ئەولادی نەبوو خوشکێکی هەبوو ئەو خوشکە نیوەی میراتی مردوەکە ئەبا ئیتر خوشکەکە خوشکی باوک و دایکی بێ یا خوشکی باوکی خۆ ئەگەر خوشکەکە مرد و ئەولادی نەبوو ئەوا براکەی میراتی لێ ئەبا هەروەها ئەو کەلالەی کە باس کرا ئەگەر دوو خوشکی هەبوو ئەوە دوو بەش لە سێ بەشی میراتەکەی ئەبەن خۆ ئەگەر هەر خوشکی تەنها نەبوون بەڵکو خوشک و برا بوون ئەوا نێرینە دوو ئەوەندەی بەشی مێینە ئەبات خودا ئەم حوکمانەتان بۆ ڕوون ئەکاتەوە نەبادا ڕێگا ون بکەن و گوناهبار ببن خودا ئاگای لە هەموو شت هەیە و هیچی لێ ون نابێ. شایەنی باسە کە لالە بەو کەسە ئەوترێ بمرێ و ئەسڵ و فەرعی لە دوا بەجێ نەمابێ واتە باوک و باپیر و کوڕ و کچی نەبێ چونکە شەخسی وەها زۆر ماندووە و دڵی عاجزە لەوەی کە نە باوک و باپیرەی هەیە و نە ئەولاد. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.